خوا لە گوناهی لەمەو پێش و لەمەو پاشت خۆش ببێ مەبەست لە گوناهی پێغەمبەران هەر کردەوەیەکە بەش بە حاڵی ئەوان بۆ ئەوە بشێ سەرزەنشتیان بکرێ لەسەری. وَیَنصُرَکَ اللَّهُ نَصْرًا عَزِیزًا. بۆ ئەوەیش کە خوا بە سەرکەوتنێکی بەهێز بەسەر دوژمنانتا سەرت بخا. خوا ئەو خوایە ئارامی و متمانەی ناردە خوارەوە بۆ سەر دڵی موسڵمانان تا لە جەنگا لەگەڵ کافران دڵەکوتێیان پێ نەکەوێ و لەوە نەترسن کە ئەو کافرانە زاڵ ببن بەسەریانا و باوەڕیان بە خوای خۆیان زیاد لەوەی کە هەیانە زیاتر و قایمتر ببێ سەرباز و لەشکری ئاسمانەکان و زەویش هی خوان و خوا بە هەموو شتێ ئەزانێ و خاوەنی حیکمەتە. خوا بۆیە موسڵمانانی زاڵ کرد بەسەر کافرانا تا قەدری نیعمەتی خوا بزانن بەسەریانەوە و سوپاسی نیعمەتی بکەن و ئەویش موسڵمانان بە پیاو و ئافرەتیانەوە بخاتە ناو بەهەشتگەلێکی واوە جۆگای ئاو بە بەینیانا ئەڕوا و هەمیشە لەو بەهەشتانەدا ئەمێننەوە و گوناهەکانیان دائەپۆشێ و ئەمەیش بەلای خواوە بەهرەیەکی مەزنە. خوا یارمەتی پێغەمبەر و موسڵمانان نادا هەموو ئەو خراپەی کافرەکان بۆ پێغەمبەر و موسڵمانانیان ئەوێ خوا بەسەر خۆیانیانای ئەهێنێتەوە و غەزەبی لێگرتوون و لە ڕەحمەتی خۆی دوور خستوونەتەوە و دۆزەخی بۆ ئامادە کردوون کە سەرەنجامێکی هێجگار زۆر خراپە. بێ گومان ئەو عەرەبە دەشتەکیانەی پاش کەوتن و بەدەم بانگەوازەوە نەهاتن بۆ غەزای بت پەرستەکانی قوڕەیش لە شەڕی حودەیبیەدا کە چاویان پێت کەوتەوە پێت ئەڵێن ماڵ و دارایی و ژن و مناڵمان خەریکیان کردین و نەمان توانی بێین لە غەزادا بەشداری بکەین ئەمانە بە زوبان شتێ ئەڵێن کە لە ناو دڵیانا نیە و باوەڕیان پێی نیە جا تۆیش لە وەڵاما پێیان بڵێ لەبەر ئەوە بوو کە گومانتان وابوو هەرگیز پێغەمبەر و موسڵمانان بە ساغی لەم غەزایە ناگەڕێنەوە بۆ ناو کەس و کاریان و ئەم گومانە لە دڵتانا ڕازێنرابووەوە و گومانی خراپتان برد و تاقمێکی فەوتا و ڕەنج بە خەسار بوون لای خوا چونکە بیروباوەڕێکی بۆگەنتان هەیە. بێگومان ئەو عەرەبە دەشتەکیانەی پاش کەوتن و بەدەم بانگەوازی غەزاوە نەهاتن و بەشداریان تیا نەکرد ئەڵێن، ئەگەر لەمەولا جارێکی تر چوون بۆ تاڵان وەرگرتن و چەپاو کردنی دوژمنان، لێمان گەڕێن با ئێمەش بکەوینە دووتان و لەگەڵتان بین. ئەمانە ئەیانەوێ فەرموودەی خوا بگۆڕن کە فەرموویە، نابێ هەرگیز لەگەڵتان بێن، تۆیش پێیان بڵێ، هەرگیز ناکەونە دوومان و لەگەڵمان نایەن، خوا پێشتر وای فەرمووە، ئەنجا ئەوان پێتان ئەڵێن، لەگەڵیان بجەنگن یا ئەوان موسڵمان ببن و بێنە ژێر ڕکێفی ئاینی ئیسلامەوە ئەگەر بەدەم ئەو بانگەوە بچن و بڕۆن بۆ ئەو جەنگە خوا پاداشتێکی جوان و باشتان ئەداتەوە خۆ ئەگەر وەک لەوەو پێش پشتتان هەڵکرد ئەو جارەیش پشت هەڵکەن و خۆ لەجەنگ بدزنەوە سزایەکی پڕ ئازار و سەختتان ئەدا. نابینا گوناهبار نابێ ئەگەر نەچێ بۆ غەزا و شەل گوناهبار نابێ ئەگەر نەچێ بۆ غەزا و نەخۆش گوناهبار نابێ ئەگەر نەچێ بۆ غەزا هەر کەسیش گوێڕایەڵ و فەرمانبەرداری خوا و پێغەمبەری خوا بێ خوا ئەیخاتە بەهەشتگەلێکی واوە جۆگە لە ئاوی بە بندا ئەڕوا و هەر کەسیش پشت لە فەرمانی خوا بکا و ملی لێ وەرچەرخێنێ خوا سزایەکی سەختی ئەدا بەڕاستی خوا ڕازی بوو لە موسڵمانان کاتێ کە لە ژێر درەختەکەی سەر ئاوی حودەیبێدا دەستیان خستە ناو دەست و بەیعەتیان پێ کردی و ئەیزانی چ موسڵمانەتیەک لە دڵیانایە و لە پاداشی ئەوەدا ئارامی و دامرکانەوەی خستە ناو دڵیانەوە و ترسی دوژمنی لە دڵان نەهێشتن و فەتح و وڵات گرتنێکی نزیکی لە دوژمنان لە پاداشا پێ بەخشین. خوا وەعدەی تاڵانیەکی زۆری داونەتێ کە هەر لە ئێستاوە تا ڕۆژی قیامەت وەری ئەگرن و بە پەلەیش ئەم تاڵانیەی ئەم جارەی بۆ ڕێ خستن کە تاڵانیەکەی غەزای خەیبەرە و دەستی دوژمنەکانتانی لێ گێڕانەوە کە مەبەست کافرانی مەککە یا جولەکەی خەیبەر و ئەو خێڵە عەرەبانەیە کە لەگەڵیان هاوپەیمان بوون بۆ ئەوەیش ئەم ڕووداوە ببێ بە نیشانە بۆ موسڵمانان بۆ ئەوە کە ئێوە لای خوا زۆر بە قەدر و حورمەتن و بۆ ئەوەی ڕێگایەکی ڕاستتان پیشان بدا وكان الله بما تعملون بصيرا خوا ئەو خوایە کە دەستی کافرەکانی گرت لەوە کە دەستدرێژی بکەنە سەرتان و دەستی ئێوەیشی گرت لەوە کە دەستدرێژی بکەنە سەر ئەوان لە ناو شاری مەککەدا پاش ئەوە کە ئێوەی زاڵ کرد بەسەر ئەواناو خوا چاوی لە هەر کارێکە کە ئێوە ئەیکەن کە بە ڕاگیراوی هێڕرابووەوە و نەیانهێشت بگاتە جێی خۆی و ئەگەر لەبەر ئەوە نەبوایە کە حەزمان نەکرد ئێوە پیاوان و ژنانیکی موسڵمانی تێکەڵ بە کافران بووی لەناو ئەوانا ژیاو بکوژن بۆ ئەوەی پێ بزانن بەوە کە بکەونە ژێر پێتان و بیانشێلن و تووشی ناخۆشی کوشتنی ئەو موسڵمانانە و خوێن بژاردنیان ببن دەستی ئێوەمان لەو کافرانە نەئەگرتەوە واتە بۆیە نەمانهێشت ئەو جەنگە ڕووبدا لە نێوان ئێوە و کافرەکانی مەککەدا نەوەک ئەو پیاو و ژنە موسڵمانانەی لە مەککە مابوون بەر بکەون و بکەونە ژێر پێتانەوە و ئێوەش بەهۆی ئەوەوە تووشی ناڕەحەتی ببن، ئەمەیش بۆوە بوو خوا هەر کەسی حەز لێبێ بیخاتە بەر ڕەحمەتی خۆی و بیخاتە سەر ڕێگای ئیسلامەتی، ئەگەریش ئەو موسڵمان و کافرانەی مەککە تێکەڵ نەبوونایە و لێک جیابوونایە کافرەکانیانمان بە دەستی ئێوە سزا ئەدا بە سزایەکی سەخت. وکان اللە بکل شیء علیما یادی ئەوە بکەرەوە کە کافرەکان غیرەتیان خستە دڵی خۆیان غیرەتی کۆنی سەردەمی نەزانی پێش ئیسلامەتی کە ناهێڵێ ئادەمیزاد مل بۆ ڕاستی کەچ بکا و مسوڵمانەکانیش ویستیان لە سزای ئەوەدا هێرشیان بەرنە سەر بەڵام خوا ئارامی خستە ناو دڵی پێغەمبەر و موسڵمانان و گفتی لە خوا ترسان و وەفا بە عەهد و پەیمانی خستە ئەستۆیان و لە ڕاستیشا ئەمان شایانی ئەوە و خاوەنی ئەوە بوون و خوا ئاگای لە هەموو شتێ هەیە و بە هەموو شتێ ئەزانێ. لقد صدق الله رسوله الرؤيا بالحق بێگومان خوا ڕاستی کرد لەگەڵ پێغەمبەری خۆی لەو خەوە ڕاستەیا کە دیبووی و بەگوێرەی ئەو خەوە ئێوە بە ئیزنی خوا ئەمین و بێ ترس ئەڕۆنە ناو مەسجد الحرام و هەندێکتان سەرتان ئەتاشن و هەندێکیشتان مووی سەرتان کورت ئەکەنەوە و لە کەس ناترسن خوا شتێکی ئەزانی کە ئێوە نەتان ئەزانی بۆیە چوونە مەککە و هاتنە دی خەوەکەی دوا خست بۆ ساڵێکی تر و بێجگە لەوەیش فەتحێکی نزیکی مەککەی بڕیار دا محمد پێغەمبەری خوایە و ئەوانەیش کە لەگەڵینی لەسەر کافران توند و سەختگیرن و لەناو خۆیانا بە ڕەحم و میهرەبانن ئەیان بینی لە حاڵەتی ڕکوع و سوجدە بردنان داوای لوتف و ڕەزامەندی لە خوا ئەکەن نیشانەیان بە ناوچاوانیانەوە بەهۆی و لە ئەنجامی سوجدە بردنیانەوەیە بەیانی حاڵ و سیفەتیان لە تەورات و لە ئینجیلا بەم جۆرەیە و ئەمەیە، وەک چێنراوێک کە سەوز بووبێ و لق و پۆپی دەرکردبێ و هێزی پەیدا کردبێ و ئەستوور بووبێ و لەسەر ساقی خۆی ڕاوەستابێ و بە هێز و پتەوی و پێگەشتنی خۆی کشتیارەکانی شادمان کردبێ و دڵیان پێی خۆش بووبێ تا ڕقی کافرەکانی پێ هەستێنێ خوا گفتی داوە بەوانەی ئیمانیان هێناوە و کردەوەی چاکیان کردووە لەناو ئەمانەدا کەوا لە گوناهیان خۆش ببێ و پاداشتێکی گەورەیان بداتەوە. عەبدوڵڵای کوڕی عومەر، ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ، وتی، پێغەمبەری خودا صلی اللە علیه وسلم پێی فەرمووم، مانگی دەورێکی قورئان بکەرەوە، عەرزم کرد، بە خۆمدا ڕادەپەرمووم کە بتوانم بە کەمتر خەتمەیەک تەواو بکەم، تا فەرمووی، بە هەفتەیەک خەتمەیەک بکە و لەوە زیاتری مەکە.